ڕۆژم بۆنی تۆی گرتووە فانۆسێکی بۆ شەوانم چ غەدرێکە بۆ ڕووناکی پەنا ببەمە بەرخۆر چ غەدرێکە ماڵێک دەنگی تۆی تێدا بێ و گوێ لە مۆسیقا بگرم ئەوەتا باخچەی حەوشەکەم ڕووت ئەبینێ چ پێویستی بە ڕۆژە بە ڕۆشنە پێکهاتن مەلەکی من مەلەکی من وەرە پێکەوە لەم بەلەمەدا سەوڵ لێدەین وەرە پێکەوە دواهەمین ئەڵقەی ئەوینداری نمایشکەین کۆتا قومی تاڵەکانی ئەوینداری بنۆشین. بۆ ببێ بە ماڵی پەپولە تۆ گوڵێکی نە پایز پێ دەوێرێ نە بە هیچ بایەک دیتە سەما ئەڵی تۆپڵێ نورە و خودا زمانی پێداوە شەوان لەگەڵ بەیتەکانی مەحویان وێ هێندە میرەبانە هێندە جوانە دڕک لە چاوی بەنیادەم دەرەهێنێ لە چی ڕاماوی تەبیبم لە دەروازی هەر خەمێکدا نووسیومە مەهێڵە بێ تۆ بژیم ئەو دێری ڕۆحم مەهێڵە تۆ مەهێڵە دەخیلتم هەگەڕ ڕۆشتی وەکو کانی نەڕۆی وەکو ڕووبار سەفەر نەکەی ئامان ئامان سەمەری ڕقێک و نەخەیتە نێوانمانەوە هەرگیز نەکەی شووشەی ماڵاوای لەبەر پێمدا نەشکێنی، نەکەی شووشەی ماڵاوای لەبەر پێما نەشکێنی، دڕکەزی لە ئینجانەی وەفادا نەچێنی ئامان، ئامان، با پێکەوە یاسەمینی ئەم ئەوی ناو بدەین، مورۆ شیرانەی بزەکان و بەتاڵی قژ و بهۆنمەوە. ئەی گوڵۆچکەی تازەترین گزنگم، ئەی گوڵۆچکەی تازەترین گزنگم، نەکەی، نەکەی موحتاجی گوڵە چنێڕ ڕەنجی سیامەندم بکەی یان خوڵنگی فەرهاد بدەیتەوە دەستم ئاخر لەو سەری شیعرمەوە ئومێدێک هەبێ ئەوە تۆی ئەوە تۆی ئاوێنەیەک هەبێ لە بەرامبەرم وێنەی خۆشەویستیم بداتەوە ئەوە تۆی. ببمە ئەو نامەیەی لەبەر ئارەقی ڕێی قاسیدێک ناخوێنرێتەوە. تۆ جوانترین ناونیشانی پڕ بە ژیانم. مەهێڵە تەڕ بم، با لەبەر فواری چاوم دانەخوسێم، ببمە ئەو نامەیەی لەبەر ئارەقی ڕێی قاسیدێک ناخوێنرێتەوە. تۆ جوانترین ناونیشانی پڕ بە ژیانم، با پێکەوە ببینە ئاودێری یاسەمینی ئەم ئاوینە، با پێکەوە ببینە ئاودێری یاسەمینی ئەم ئەوینە مەلەکی من مەلەکی من.